سوێند دەخۆم بەو کتێبە کە ڕێگای هیدایەت ڕوونەکاتەوە. إنا جعلناه قرآنا عربيا لعلكم تعقلون. ئێمە ئەم کتێبی خۆمانەمان کردووە بە کتێبێکی خوێنراوەی عەرەبی بە هیوای ئەوەی واتاکەی تێبگەن، چونکە کتێبێ لەوانە بێ بخوێنرێتەوە و بە زمانی خۆیشتان بێ دیارە ئەگەر ئارەزووتان لێبێ زۆر چاک تێئەگەن ئەڵێ چی؟ کەچی ئەگەر مژدەی لەدایکبوونی وێنەی ئەوە بدرێ بە یەکێکیان کە خۆیان بە نموونە بۆ خۆیان هەڵبژاردووە کە کچە، کە ئەوە بوو وتبوویان خوا فریشتەکانی خۆی بە کچ دروست کردووە، ڕووی لە خەفەتباریا ڕەش هەڵئەگەڕێ و لە ڕقانا کە لە دڵیا پەنگی خواردۆتەوە خەم و پەژارە سەر و سیمای دائەگرێ، چونکە ئەوان کچیان بەلاوە زۆر هیچ و ناچیز بووە و زۆر جار کە کچیان بووە لە داخانا زیندە بەچاڵیان کردووە. هەر بەم جۆرە، ئێمە پێش تۆ هیچ پێغەمبەرێکمان نەناردووە لە هیچ ئاوەدانییەکا ئادەمیزاد بترسێنێ لە خوا ئیلا دەستڕۆیشتووەکانی ئەو ئاوەدانییە بەو پێغەمبەرەیان وتووە ئێمە باوک و باپیرەی خۆمانمان لە سەر ئایینێ دیوە و ئێمە بە شوێن پێی ئەوانە ئەڕۆین و چاولێکەرییانەکەین. ئەی ئەگەر من شتێکی ڕێپیشاندەرترتان لەوەی باوک و باپیری خۆتانتان لەسەر دیوە بۆ بهێنم هەر شوێنی من ناکەون و لەسەر ئەوەی خۆتان و باوک و باپیرتان ئەمێننەوە؟ ئەوانیش لە وەڵاما وتیان، ئێمە باوەڕمان بەوە نییە کەوا بە ئێوەدا نێرراوە. فانتقمنا منهم فانظر کیف کان عاقبە المکذبین. ئێمەین مایەکانی ژیانمان لەم دونیایەدا دابەش کردووە هەندێکیانمان چەندین پلە بەسەر هەندێکی تریانا بەرز کردۆتەوە و هەندێکیانمان کردووە بە گەدا و هەندێکیان بە دارا تا هەندێکیان هەندێکی تریان بچەوسێننەوە و بۆ سوودی خۆیان بیانخەنە ژێر بار و بێگار بەڵام ڕەحمەتی خوا لە هەموو ئەو سەروەت و سامانە چاکترە کە ئەوان کۆیەکەنەوە تا کە هەر کام لەو کافرانە ئەمرێ و قیامەتی دێ و ئەبرێتە مەیدانی لێپرسینەوە بۆ حوزوری خوا بە جنۆکەکەی هاوڕێی ئەڵێ بریا مەودایەکی ئەوەندەی مەودای نێوان ڕۆژهەڵات و ڕۆژئاوا دوورمان لە نێوانا بوایە لە دونیادا و هەرگیز یەکترمان نەدیایە تا وا سەرت لێ نەشێواندمایە تۆ هاوڕێیەکی خراپ بووی بۆم. تۆ بێگومان لەسەر ڕێگایەکی ڕاستی. وانه لذکر لک ولقومک وسوف تسألون. بەڕاستی ئەم قورئانە مایەی شەرەف و سەربەرزی و ناومانەوەیە بۆ خۆت و بۆ خێڵەکەت و لەمەولایش لە ڕۆژی قیامەتا پرسیارتان لێ ئەکرێ ئاخۆ ئەو ئەرکەی ئەم قورئانە خستوێتە ئەستۆتان بەجێتان هێناوە؟ کە بەم کردار و ڕەوشتەیان ڕقی ئێمەیان هەستاند، تۆڵەمان لێ سەندن و هەموومان بە جارێ لە ئاوی نیلا نوقم کردن و خنکاندمانن. فجعلناهم سلفا ومثلا للآخرین. کردمانن بە پەند و عیبرەت و نموونە بۆ خەڵکانی تر. کەواتە ئەگەر ئەو ببێ بە سووتەمەنی دۆزەخ چش بابتەکانی ئێمەیش ببن بە سووتەمەنی دۆزەخ جا کە ئەم کافرە ئەم قسەیی کرد کافرەکانی تری مەککە زۆریان پێ خۆش بوو گوایە بە خەیاڵی خۆیان لایان وابوو ئەم کابرایە توانیویە پێغەممەر دەمکوت بکا چونکە گوایە ئایەتەکە وا ئەگەیەنێ حەزرەتی عیسایش لە دۆزەخا ئەسووتێ لەگەڵ ئەوەیش کە پێغەممەری خوایە و دیارە شتی وایش نابێ و کەواتە ئەبێ ئایەتەکەی موجادەلەی لە بارەوە لەگەڵ ئەکرد ڕاست نەبێ کافرەکانی مەککە بەم نموونە هێنانەوەیە زۆر پێ خۆشحاڵ بوون. کافرەکان وتیان، ئایا خواکانی ئێمە، کە بتەکانمانن، لای تۆ چاکترن یا عیسای کوڕی مەریەم؟ دیارە عیسا لای تۆ چاکترە. کەواتە مادەم عیسای کوڕی مەریەم کە تۆ ئەڵێی پێغەمبەری خوایە و هەموانیش ئەزانن گاورەکان ئەیپەرستن ئەبێ بە قسەی تۆ لەبەر ئەوەی کە گاورەکان ئەیپەرستن ببێ بە سوتەمەنی دۆزەخ ئەگەر وابێ چش با خواکانی ئێمەیش ببن بە سوتەمەنی دۆزەخ ئەم کافرانە ئەم نمونەیەی عیسا بۆیە ناهێننەوە کە قسەی رێک و پێکەکەن هەر بۆ دەمەدەم ئەیهێننەوە و لەوە زیاتریش ئەمانە خێڵێکن زۆر بە توندی دوژمنایەتی ئەکەن و حەزیان لە عەناد و کەللە رەقیە ئەگینا ئەزانن هیچ مەجالێ نیە بۆ قیاس کردنی پێغەمبەرێکی خوا کە خەڵکی بانگ کردووە بۆ خوا بە یەکزانین لە بتێک کە لە پارچە تەختەیەک یان پارچە بەردێ دروست کراوە و بت پەرستەکان ئەیپەرستن و مەگەر هەر ئەوەندە سوودی ببێ فڕێ بدرێتە دۆزەخەوە و بکرێ بە پارچەیەک لە سوتەمەنیەکانی کە خوا ئەتوانێ هەموو شتێکی سەیر و سەمەرەی لەوەو پێش ڕوونەدا و بکات وەک ئەوە کە عیسا بە بێ باوک لە دایک بووە و موعجیزەی وامان داوەتێ بە هیچ پێغەمبەریکی ترمان نەداوە وەک بە ساوایی قسە کردن و چاک کردنەوەی کەڕ و کوێر و گەڕۆڵ و زیندوو کردنەوەی مردوو. چونکە کە جووەکان ویستیان هەڵیواسن ئێمە شێوەیمان گۆڕی بە یەکێ لەوان و ئەومان هەڵبڕی بۆ ئاسمان و لە نزیکی ڕۆژی قیامەتا ئەینێرینەوە خوارەوە بۆ سەر زەوی و جووەکان یەکێکیان لە خۆیان کە بە عیسایان زانی کرد بە دارا کەواتە ئێوە گومانتان نەبێ لەم گۆڕینەی عیسا و بەرز کردنەوەیا بۆ ئاسمان و شوێنی ئەو ڕێ پیشاندانە بکەون کە من ڕێم پیشان داون و ئەمەی من بانگتان ئەکەم بۆی ڕێگای ڕاستە جا کۆمەڵ و تاقمەکانی دەوروپشتی عیسا لەناو خۆیانا ناکۆکیان تێکەوت و هەر کۆمەڵێکیان شتێکی ئەوت، کەواتە هاوار بۆ ئەوانەی ستەم و ناحەقیان کرد و شوێنی ڕێی ڕاست نەکەوتن، هاوار بۆ ئەوان لە سزای ڕۆژێکی پڕ دەرد و ئازار کە ڕۆژی قیامەتە. ئەم ئەبڕموا ئەمڕا فەئینا موبرمون. یان ئەوان بڕیاری کارێکیان داوە کە ئەوەیە بەرپەرچی قورئان بدەنەوە و بەدەست هەڵبەستی دابنێن؟ ئێمەیش بڕیاری خۆمانمان داوە کە ئەوەتە بەربادیان بکەین و دوایان ببڕین. بێگومان ئەوانە لەمە و پاش ئەزانن سەرەنجام چۆنەبێ و چی ڕووئەدا. ئەبو سەعیدی خودری ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، خوای گەورە دەفەرموێت هەر کەسێک خەریکی قورئان و یادی خودا بێ و لەبەر ئەوە کاتی نەبێ داوای شت لە من بکا ئەوا نائومێدی ناکەم، بەڵکو باشترین شتێک کە دەیدەم بە داواکاران و ئومێدەواران دەیدەم بەویش، هەروەها فەزڵ و گەورەیی قورئان لە چاو وتە و قسەی تری دروستکراواندا وەک فەزڵ و گەورەیی خودا خۆی وەهایە لە چاو دروستکراوانی خۆیدا.